لە ڕیزەکانی پێشەوە دانیشە. کاتێ ئەچیتە پۆلەوە یان سیمینار یان وۆرکشۆپێکەوە بەڕاستی ئەتەوێ شتێک فێرببیت لە ڕیزەکانی پێشەوە دانیشە ئەوەی کە زۆر کات هەندێک لەو خوێندکارانەی لە پێشەوە دائەنیشن زۆر زیرەکن و ئەوانەی لە دواوە دائەنیشن تەمەڵن و دەرناچن هۆکارێکی ئەو دانیشتنەی پێشەوە و یان دواوەیە دانیشتن لە پێشەوە گوێگرتن و چڕبوونەوە هەستەکانت باشتر کۆدەکاتەوە هەرچی لە دواترەوەیە دانیشی هۆکاری هۆش چوونت زیاتر ئەبێت و ناتوانی بە باشی چڕ ببیتەوە. دانیشتن لە ڕیزەکانی پێشەوە باوەڕبەخۆبوونت زۆر ئەکا، چون کاتێ لە پێشەوە دائەنیشی کە خۆت بە شیاوی ئەوە بزانیت، هەروەها دانیشتن لە پێشەوە زیاتر شت وەرئەگرێ و تۆ کاتێک بەو زانیاریەوە لە پێشەوە دائەنیشی حەزت بە سەرکەوتنە، حەز بە سەرکەوتن بەرهەمی هەست بە توانابوونە، هەر بۆیە کاریگەری زۆری هەیە لەسەر باوەڕ بەخۆ بوونت. دوو خاڵ، ئەوەی کە ئەڵێن دانیشتن لە خوارەوەی کۆڕدا نیشانەی خۆ بە زل زانیە، هەڵە نیە، بەو مەرجەی کە خۆت بە شیاوی پێشەوە بزانیت. زۆد کات لەبەر خۆشکێنی لە خوارەوە دانانیشی، بەڵکو لەبەر ئەوە لە خوارەوە دانیشی کە خۆت بە شیاوی پێشەوە نازانیت. ئەبێ لەگەڵ خۆت ڕاستگۆ بی و بێ پەردە بیت. لە خۆت بپرسە بەڕاستی هۆی لە دواوە دانیشتنت چییە؟ بۆ نموونە ئەگەر ڕیزەکانی دواوەی پۆلەکە یان کۆڕەکە پڕ بوو لەوەی کە لە پێشەوە دائەنیشی یان هەستێکی ناخۆشت هەیە ئەگەر وابوو تۆ لەبەر باوەڕ بەخۆ نەبوونت لە دواوە دائەنیشی ئەگەریش وا نەبوو ئەوا پێی ئەڵێن خۆ بەزل نەزانین خاڵی دووەم. ئەوەی کە هەندێک کەس بۆ ئەوە لە پێشەوە دانیشن کە سەرنجی و مامۆستا یان وتاربێژەکە ڕاکێشن بۆ خۆیان، پێشتر وتمان هەر چەشنە نیاز بە سەرنجی کەسانی دیکە خۆشکێنی نییە، لێرەدا ئەبێ لەگەڵ خۆت ڕاستگۆ بیت بزانی چ ئامانجێکت هەیە، پێشنیارم ئەوەیە لە ڕیزەکانی پێشەوە دانیشە بێ هەست بە تاوان کردن هەڵبەت هەندێ باوەڕیان وایە کە لە دواوە دانیشتن چەشنێک لە خۆ بە زل نەزانینە بەرامبەر بە مامۆستا یان وتاربێژ، بەوانیش ئەڵێم کە مامۆستا و وتاربێژەکان پتر گوێگرەکانیان پێشەوەیان لا پەسنترە و زیاتریان خۆش ئەوێن. ئەم بەشەش بە کۆتا هات.